پەروەردگارت دەستبەرداری تۆ نەبووە و وازی لە تۆ نەهێناوە و خەشمی لێ نەگرتوویت، ماوەیەک وەحی نەهات بۆ پێغەمبەر صلی اللە علیه وسلم، کافرانی قوڕەیش وتیان پەروەردگاری محمد وازی لێ هێناوە، ئیتر خودای گەورە بە درۆی خستنەوە. وللآخرة خیر لک من الأولی. بێگومان قیامەت و دواڕۆژ چاکترە بۆ تۆ لە دونیا. وَأَمَّا بِنِعْمَتِ رَبِّکَ فَحَدِّثْ. بەڵکو دەربارەی ناز و نیعمەتەکانی پەروەردگارت هەمیشە بدوێ و باسیان بکە لە جێی خۆیاندا بەکاریان بهێنە